فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلک أضعف الإيمان سڵاوی خوای گەورەتان لەسەر بێت ئیماندارانی بەڕێز و خۆشەویست خوشک و برایانی مسلمان لە خوای گەورە داواکارم کە لەم فیتنەی ئاخیر زەمانەدا ئیمانەکەمان بپارێزێت و بە ئیمان و ئیسلامەوە بژین و بمرین بەڕێزەکانم ئەوەی کە زۆر گرنگ بێت لەم لەم زروف و زەمانەدا ئێمە بتوانین مەوقیفمان هەبێت بەرامبەر بە هەڵوێست و هەڵوێستمان هەبێت بەرامبەر بە ڕووداوەکانی ڕۆژگار بۆیە لە وتاری ئەمڕۆماندا باسی مەوقیف و هەڵوێست دەکەین. ئەو خەڵکە بۆچی وا بێ مەوقف و بێ هەڵوێست بووە؟ بۆچی دووچاری ئەو زەلیلی و داماویە بووە؟ بەهۆی ئەوەی کەوا مەوقفەکان لاوازن یان نین؟ بۆیە باسی مەوقف دەکەین، باسی هەڵوێست دەکەین لە ژێر ناونیشانی، هەڵوێستەکان پێناسن بۆ کەسەکان. هەڵوێست و مەوقف دەبێتە هەویە و پێناس بۆ ئەو ئینسانە. زۆر ئەوانەی کە دەژین و دەمرن و دەبڕێنەوە و ناو ناوەرۆکیان نامێنێ و کۆتاییان پێ دێ، بەڵام خەڵکانێکیش هەن دوای مردنیشیان بە هەڵوێستە جوانەکانیان، بە کارە مەردانەکانیان بەردەوام لە ناو دڵی خەڵکا زیندوون و مێژوو ژیانی ئەوانی تۆمار کردووە. مردن ئەوانەی هەرچەند ژیاون ناویان نامرێ بەراستی پیاون بۆیە بەڕێزەکانم دینەکەمان بەردەوام داوامان لێ دەکات کە مەوقیفمان هەبێ هەڵوێستمان هەبێ بەرامبەر ڕوداوەکانی ڕۆژگار بەرامبەر خۆمان و ماڵ و منداڵمان. داوامان لێ دەکات کە ئەم تاعەت و عیبادەتەی کە دەیکەین عەمەل و کردەوەی لەگەڵ بێ چونکە ئەگەر عەمەل و کردەوەی لەگەڵ نەبێ مەعنای هەڵوێست و مەوقفی تیا نییە ئەوەتا خوای گەورە بە سەرزەنشتەوە دەفەرموێ بە موسڵمانان بە ئیمانداران لم تقولون ما لا تفعلون ئەوە بۆ قسان دەکەن و عەمەلی پێ ناکەن قسە زۆرە، گوتار زۆرە، دروشمی جوان، بەڵام کار و کردەوەکان لەگەڵ قسەکان ئاسمان و ڕێسمانیان بەینە، دەی ئەوە مەوقیفە؟ کە کەسێک تاعەت و عیبادەتی هەبێ و عەمەلی نەبێ ئەوە بێ مەوقیفییە، ئەگەر عەمەلی لەگەڵ بوو مەوقیفە، پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویەتی، من رآ منکم منکرا فلیغیره بیده، کەسێ لەێوە مونکەرێکی بینی، فەسادێک، خراپەیەک، حەرامێک، خیانەتێک، دزیێک، بڵێ ئەوە خراپە با بیگۆڕێ، فلیغیره بیده، با بەدەست بیگۆڕێ، بە دەسەڵات، ئەوە بە تایبەتی ئەو کەسانەی کە دەسەڵاتیان هەیە و پلە و پایەیەکیان هەیە، ئەی ئەگەر نەتتوانی بە دەسەڵات بیگۆڕی، بە دەست بیگۆڕی، ئەوە بە زمان، بە قسە بڵێ ئەوە حەرامە، ئەوە خیانەتە، ئەوە دزییە، ئەوە خوا پێی ناخۆشە، بە ڕەش بڵێ ڕەش، بە سپی بڵێ سپی، ئەی ئەگەر هەر بە قسەش نەتتوانی بیڵێی، ئەوە بە دڵ پێت ناخۆش بێ، کە ئینسان بە دڵ پێی ناخۆش بێ ئەوەش بۆ خۆی ئیمانە، بەڵام نزمترینی ئیمانە. چ جای ئەوەی کە خوا نەخواستا لەگەڵ ئەو خراپەدا بی یان یارمەتی بدەی و هاوکاری بکەی، دەبێ بە دڵ بیبوغزێنی، ئەوە ئەوپەڕی بێ دەسەڵاتییە، بەڵام ئەوەش هەر مەوقیفە. قسەمان لەسەر مەوقیف و هەڵوێستە، بۆیە خودا و پێغەمبەرەکەی، صلی اللە علیە وسلم، داوای مەوقیفمان لێ دەکات، ئەی ئەگەر مەوقیف و هەڵوێست نەبوو، ئەوە دەچێتە ڕیزی شەیتانەکان پەنا بەخوا الساکت عن الحق شەیتان الاخرس ئەوانەی بەرامبەر بە حەق بێدەنگن یەقسە ناکەن دەست بە گڵاوی خانە دەگرن بانەی با بەڵام ڕۆژێک دادێزرەکانیشیان لەبەردادامن بۆیە ئەوانەی کە بێدەنگن بەرامبەر بە حەق و نا بە حەق ناڵێن حەق بە ڕەش ناڵێن ڕەش بەسپی ناڵێن سپی ئەوانە شەیتان بەڵام شەیتانی لاوە زمانیان ناگەڕێ لە دونیادا و ئەوانە دەچنە ڕێزی شەیتانەکان ئەی لە قیامەتێ لە قیامەتیش ئەوانە ناچنە بەهەشت ئەوەتا بۆ نمونە دەیوث ناچێتە بەهەشت دەیوث کەسێکە کە بەرابەر بەرابەر خراپە و فەساد و خراپەکاری ماڵ و منداڵەکەی خۆی بێ مەوقیفە بێ هەڵوێستە ڕۆژێ بە ڕۆژان ئەو باوکە نەیگوت ئەرێ کچەکەم ئەو پانتۆڵە تەسکە چیە لەبەری دەکەی ئەی خێزانەکەم، ئەی خوشکەکەم، ئەو سفوری و ئەو بەرەڵای و ئەو سفوری و ئەو خۆ ڕووتکردنەوەیەت بۆ؟ تۆ کە بەرپرسی ماڵەکەی، بۆ هەڵوێست و مەوقیفێکت نەبوو بەرامبەر بە قسەکانت و بەرامبەر بە خێزانەکەت؟ ئەگە هەر بەردەوام بی مەعنای پێی ڕازی، کە پێی ڕازی بووی دەبی بە دەیوث، دەیوثیش ناچێتە باش. ئەی خۆ هەمووی ئەو خەڵکەی کە دەیبینی بەچکە موسڵمانە وەڵا زەلامی وام بینیوە دەسبیحی بەدەستەوە بووە و زیکرو تەسبیحاتی کردووە و کچەکەی لە دوای ڕۆیشتووە ڕووت و قووت و پانتۆڵەکی تەسک و سەری ڕووت بووە ئەی بۆ مەوقیفت نییە خاڵە حاجی مامە شێخ مامۆستا باوکە گیان ڕیش سپی بۆ مەوقیفت نییە بۆ پێی ناڵێی بۆ وا زەلیل و بێدەسەڵات بووی. ئەها بەڕاستی بەڕاستی زۆر زەرورە ئێمە مەوقیفمان هەبێ و دینەکە داوامان لێ دەکا دەی لێرەدا پێویستە بزانین هەڵوێست پێناسەکەی چییە هەڵوێست بریتییە لە ئەنجامدانی کارێک یان قسەیەکی نەوعی تایبەت لە کات و شوێنی خۆیدا گۆڕانکاری و ڕووداو دروست بکات و ببێتە پێوەر بۆ توانا و هەڵسەنگاندنی خاوەنەکەی و هەروەها پێویستە پێوەرەکانیش بە پێی یاسای ئیسلام بێت و لە خزمەت کۆمەڵگادا بێت، ئەوە پێناسەی هەڵوێستە، قسەیەکی نەوعی، کارێکی نەوعی لە شوێنی خۆیدا ڕووداو، گۆڕانکاری دروست بکات کە ئەو قسەیە، ئەو کارە دەبێتە پێوەر بۆ ئەو کەسە بۆ هەڵسانگاندن و بۆ توانای ئەو کەسە. دەی تۆی موسوڵمانیش، ئەی ئیماندار، نوێژ خوێن و ڕۆژووگر، تۆش دەبێت ئیمانەکەت وەکو دار خورما وابێ دار خورما چوار فەسڵە سەوزە دار خورما دارێکی زۆر قایمە بەرامبەر ڕەشەباو بەرامبەر هەموو ناڕەحەتەکانی ژیان خۆی دەگرێ دەی تۆش توخوا بەهێز و بەتوانا بۆ خۆ ڕاگربە دار خورما چوار فەسڵە گەڵاکانی سەوزە دەی تۆش دەبێت چوار فەسڵە ئیمانەکەت سەوز بێ ئیمانەکەت پێوە دیار بێ نەک ئەگەر باسی قسان دەکرێت دەڵێ وەڵا ڕەمەزانان نوێژ دەکەم و حیجاب و باڵاپۆشیش دەکەمو وەڵا پارت وە کوڕەکەمان نوێژی دەکرد ئەی ئەمساڵ نا دەبێت بەردەوام بەبدە خورما سەوز بێ ئیمانەکەت ئیمانەکەت پێوە دیار بێ ئەوجا ئەو ئیمانەیە وەبدە خورما کە بەرێکی شیرین دەدا کە خورمایە ئەگەر هیچت نەبێت بەدوومانگو سێمانگ بەس بەخورما دەژیت ئەو ئیمانەش دەبێتەوە بەرهەمی ئیمانەکە، بەرهەمی نوێژ و ڕۆژ و تاعەت و عیبادەت و مزگەوتەکە، بەرهەمی زیکر و تەسبیحاتەکە، ڕەوشتی جوان بێ، بەری شیرین بێ وەک دارخورمایەکە خورما دەردەکا، ڕەوشتی جوان و کار و کردەوە جوانەکان بەری درەختی ئیمانە، بۆیە ئینسان کە هەر ئیمانی هەبێت بەس ئەوەندەی بەسە لە دونیادا. بۆیە بەڕاستی ئیماندارانی بەڕێز و خۆشەویست هەڵوێست هەڵوێستی ئیمانە، کە پێناسی موسڵمانە، لێرەدا چەند نمونەیەکی هەڵوێ ئیمانیتان بۆ دێنینەوە بۆ باس دەکەین چەند مەوقیفێکی ئیمانی کە هەڵوێستەکانیان چەند جوان بووە یەکەمیان هەڵوێستی دادگای ئیسلامی لە سەروەری یاسا ئیسلام پێمان دەڵێ دەبێ یاسا سەروەر بێ و بۆ هەمووان وەکو یەک بێ وەکو مردن چۆن بۆ هەمووان وەکو یەکە دەبێ یاساش سەروەر بێ و بۆ هەمووان وەکو یەک بێ ئەوەتا ئەو وڵاتانەی کە یاسای تێدا هەیە ژیان بۆتە ژان، وەکو عێراقی خۆمان و ڕۆژهەڵاتی ناوەڕاست، بەڵام وڵاتانێک کە لە ئەوروپا و ڕۆژئاوا یاسایە ژیان بۆ خۆیان فەراهەم هێناوە، بەختەوەریشان تا ئەندازەیەک بۆ خۆیان مسۆگەر کردووە، بەڵام یاسا ژیانە، بۆیە ئیسلام دەڵێت دەبێت یاسا سەروەر بێت، دەبێت قەزاوەت سەربەخۆ بێت، دادگاکان سەربەخۆ بن. بە یاسا ئیش بکەن نەک بە میزاجی خۆیان بە فلان و فیسار نا ئەوەتا لە سەردەمی پێغەمبەرا صلی اللە علیە وسلم ئافرەتێکی مەخزومی لە بنەماڵەیەکی ناودار دزی کردبوو دوای ئەوەی کەوا تەحقیقات تەواو بوو حاکم بڕیاری دا دەستی ببڕێ مسوڵمانان زۆر ناڕەحەت بوون، ئەوە بنەماڵەیەکی زۆر ناسراوە، زۆر بێ تاقەت بوون، چی بکەین چی نەکەین، خۆشەویسترین کەس بنێرین تکا بکە لای پێغەمبەر صلی اللە علیە وسلم، کێ پێغەمبەر زۆر خۆشی دەوێ، ئوسامە، ئوسامە بڕۆ تەکلیفمان بۆ بکە، بەڵکو دەستی نەبڕن، ئەوە کچی بنەماڵەی فڵان کەسە و زۆر ناودارە و دەوڵەمەندە و شەخسیاتە و شاخی وایە و باڵی وایە، فەرمووی، ئەوە کە میللەتانی پێش ئێوەش، قەومانی پێش ئێوە، بۆیە لەناو چوون، خوا لەناوی بردن، لەبەر ئەوەی ئەگەر کە کەسێکی دەسەڵاتدار و دەوڵەمەند و بنەماڵە قەزیەیەکی لێ بقەومایە و دزێکی بکردایە، ئەوا تەرکیان دەکرد، گوێیان پێ نەیەدا، لەبەر خاتری خاتران، دان و دەعای بەو لۆمەمان دەکەن و لێمان عاجز دەبن و عەشرەتیان زۆرە. ئەها حوکمیان تەتبیق نەدەکرد قانونیان تەتبیق نەدەکرد بەسەر خەڵکانی دەسەڵاتدارو بنەماڵەدا ئەگەر دزی بکردایە دەستیان نەدەبڕی بەڵام ئەگەر فەقیرێکی داماو دزی بکردایە خێرا دەهەموو قانونە شەرعە بێن دەستی ببڕن ئەوە بۆیە میللەتانی پێشتر لەناوچوون ئێستاش بەهەمان شێوە جارێکیکە ئەو مێژوە خۆی دوبارە کردۆتەوەو بەچاوی خۆمان دەبینین کە یاسا سەروەر نییە و دادگاکان سەربەخۆ نین و یاسا و قانوونیش تەنها تەنها وەکو یاساناسەکان دەڵێن یاسا لە ڕۆژهەڵاتی ناوەڕاست وەکو ئەو شەبەکە وایە ئەو تۆڕە وایە کە تەنیا ماسیە بچووکەکان دەگرێ و ماسیە گەورەکان ناگرێ هەتا ئێستا نەتان بینیوە دەسەڵاتدارێک ببرێتە بەردەمی دادگا و وادەیەک پیچینەوەی لەگەڵدا بکرێ بۆیە هەر قەومێک ئاوا بێت ئەوە لە ناوچوون پەنا بە خوا چاوەڕێ دەکات، چونکە ئەگەر یاسا سەروەر نەبوو ئەوە کاتە عەدالەت نابێت، ئەو کاتە گەندەڵی و خیانەت و فەساد و دزی و خراپەکاری پەرە دەسێنێ، چونکە یاسا لە بەرژەوەندی هەمووماندایە، ئەوە بۆیە ئیسلام پێمان دەڵێ دەبێ هەڵوێستان وا بێ کە یاسا سەروەر بێت، ئەوەکو لە نموونەمان بۆ هێنانەوە لە سەردەمی پێغەمبەرا صلی اللە علیە وسلم. وە هەروەها ئیمامی عومەر مەوقیف و هەڵوێستی ئاوا بوو دەیفەرموو، ڕەحمەت لەو کەسەی عەیبەکانی خۆم بە دیاری بۆ دەنێرێ، ڕەحمەت لەو کەسەی ڕەخنەم لێ دەگرێ، ئێستا خەڵکی لە بەخێری لێ بگری بە گژت دادێ، تووڕە دەبێ، هەر خوا بزانێ چی دەکا، جارێ وە دەسەڵاتدار و مەسئول هەر ناتوانی ڕەخنەی لێ بگری، هەر پێی ناگەی. لە کاتێکدا ڕەخنەی بەجێ دڵسۆزییە و و ئیستیفادەی هەیە، ئێمە زۆر ئیستیفادەمان کردووە لە ڕەخنەی بەجێ، چونکە تەبیعەتی ئینسان وایە عەیبی خۆی نابینێ، مەگەر من و تۆ پیاوترین لە ئیمامی عومەر، کە بە تۆزی خاچی پێی ئەویش نابین لە عەدالەتا و لە ئیمانا، و هەروەها هەڵوێستێش کە هەڵوێستی ئەبووزەر و بیلالی حەبەشی خوا لێیان ڕازی بێ، تۆ کەسێکی سیفەتی جاهیلی تێدایە یەکسەر خۆ جاهیلیەت ئەوە نیە هەر سەردەمێ بێ و کاتێک بێ و ڕابرد بێ نەخێر هەموو کاتێک سیفاتی جاهیلی هەر جاهیلیە ئێستاش سیفاتی جاهیلی زۆرە بۆیە ئەبو زەر پەشیمان بووە لەو قسەیەی و لەو مەوقیفەی بۆیە چی کرد پاڵکەوت لەسەر زەوی وتی ئەی بیلال دەبێ بێی پێ بنێی بەو کەللە سەرەما کە ئەو فیکرە جاهیلیەی تێدابووە بۆ ئەوەی ئەو فیکرە جاهیلیە لەسەرم دەرچێت و ببێتە کەفارەتی ئەو تاوانەی کە من کردوومە سبحان اللە لەو مەوقیفە ئەوە کێ ما کێ لە ئێمە ئەوەندە متواضعە ئەوەندە خۆی بە کەم دەگرێ ئەوەندە برا موسڵمانەکەی خۆش دەوێ ئەی بیلال چی کرد بیلال وتی من چۆن پێ ئەنێمە سەر سەرێک کە سەجدەی بۆ خوا بردبێ ئای لەو خۆشەویستیە لەو برایەتیە لەو جەوە ئیمانە لەو هەڵوێستە ئیمانە بەڕاستی هەڵوێست هەڵوێستی ئیمانە کە پێناسی مسلمانە بەڵام داخی گرانم لەم تەفرەقە و پەرتەوازەیە کە ئەمڕۆ مسلمانان تێی کەوتون و و زۆرێکیان یەکتریان خۆش ناوێ و بەو ئەندازەیە خەلەل لە ئیمانەکەدا هەیە جا ئەو هەڵوێستە ئیمانە لە هەموو کاتێکدا دروست دەبێت ئەوە تا کاک ئەحمەدی شێخ ڕەحمەتی خوای لێبێت جارێکیان لە مەجلیسێکدا کە هەواڵی یەکێکی پرسی وتی چۆنی؟ کابرا وتی لە سایەی خوا و سەری تۆوە زۆر باشم. کاک ئەحمەدی شێخ ئەو پیاوە بەڕێزە مێزەرەکەی دانا و وتی ئەبێ ئیلا دوو تف کەیتە سەری من. سەری منت هێنا ڕێزی خوا تەماشا کە ئەبێ ئیلا تف لە سەری من بکەی. ئەها ئێ ئەم مۆقیفە لە کوێ و خەڵکانێکیش ئێستا ئەو ناوەیان لە خۆ ناوە بەڵام دەبینی دەبێ ئەوان ئاغا و کوێخا بن و خەڵکانیش دەست و قاچیان بلێسێتەوە و دەست و قاچیان ماچ کا و وەکوو خزمەتکارێک و ئەوان پلە یەک بن و خەڵکیش پلە دوو بێ ئایا کاک ئەحمەدی شێخ وا بوو؟ ئەمە هەڵوێستی ئیمانی ئەو ئینسانە دروست دەکا بۆیە هەتا هەتا دەبێ ئێمە لە خزمەتیاندا بین و باسی ئەو هەڵوێستە جوان مێرانە بکەین. و هەروەها ئیماندارانی بەڕێز و خۆشەویست، هەڵوێستی ئیمانی گەلێک زۆرە لە ناو خۆشماندا، پیاو هەیە لەم سلێمانییە کە خێزانەکەی لە سەر بان بەر بۆتەوە و پشتی شکاوە، چوار ساڵ لە سەر جێ بەخێوی کردووە و خزمەتی کردووە، بۆ خۆی ئیشی ناو ماڵی کردووە، هەر چەند ژنەکەی کوتوویەتی پیاوەکە ژن بێنە، من تازە پەکم کەوت، وتوویەتی نا، ئەتوو ڕۆژگارێک فەقیری لەگەڵ من بینیوە، سەرما و گەرما لەگەڵ من بینیوە، چۆن بێ وەفا دەبم، ئەمن خزمەتت دەکەم دوای چوار ساڵ شکور بۆ خوا چاک بووەوە و ژیانێکی خۆش ئەوەیە هەڵوێستی ئیمانی ئیمانداران هیواشمان هەیە هەر لەسەر شتی بەسیت ژنەکەی تەڵاق دەدا و وەڵا ژن دێنن و وا دەکەم و تا وا بچێ خەڵکی ئەوەندە بێ مەوقیفی شەبوە دوو ژنی هەبوە دوو ژنەکەی کە شەڕیان بۆ دەستیان خستۆتە قژی یەکەوە ئەویش بۆ خۆی بەرامبەریان دانیشتوە وتویەتی کاکە ئەوە بۆچی هەڵوێستێکت نیە وتی دەی شەڕی خەڵک نایەمە ملی خۆم ئەوەی بە شەڕی خەڵک زانیوە ئەوەش بێ مەوقیفی ئەوانە و مەوقیفی خەڵکانی موسڵمان و ئیمانداریش کە تۆ زەلیلێک بە خێو کەی چوار ساڵ بۆیە بەڕێزان و خۆشەویستان مەوقیف زۆر زۆر گرنگە لە کوردەواری خۆشماندا مەوقیفی ئیمانی زۆر سەرسوڕهێنەر دروست بووە و پەیدا هەبووە کاتی خۆی ئەوەتا هەڵوێستی کوردی هەڵوێستی ئیمانی کوردی موسڵمان ئەوەتا هەڵوێستی دکتۆر فوئادی تاقانە دکتۆر فوئادی تاقانە لەگەڵ جەماعەتی شێخ سەعیدی پیران بوو. شێخ سەعیدی پیران یەکەم کەس بوو لە دوای ڕووخانی دەوڵەتی ئیسلامی عوسمانیەکان یەکەم کەس بوو شۆڕشی کرد لە ناو کوردا لە دژی بێ باوەڕی لە دژی ئەتاتورک کە ئەتاتورک هەتا سەر ئێسقان دوژمنی کورد و ئیسلام بوو. دوای ئەوەی کە شۆڕشەکەی سەرنەکەوتوو و گرتیان و بە خۆو بە زیاتر لە سی کەسەوە لە سێدارە دران. یەکێک لەوانە دکتۆر فوئادی تاقانە بوو، کە باوکی دکتۆر فوئاد زۆر دەوڵەمەند بوو و شەخسیەتێکی ناسراو بوو. خۆی گەیاندە لای ئەتاتورک، وتی ئەو تاقە کوڕەم هەیە با لە سێدارە نەدرێ. ئەویش. داتان تورک نامەیەکی دەرێنا و هەموو ئیمزا و شتی خۆی لەسەر بوو، وتی ئەو وەرەقە بەرە بۆ کوڕەکەت، تەنها سێ کەلیمە بنووسێ، سێ وشە بنووسێ، بنووسێ من کورد نیم، ئەو سێ وشە بنووسێ ئەوە بۆ خۆی ئازادە و ئیعدام ناکرێ. خێرا لە خۆشیان بردیەوە بۆ سجن بۆ لای کوڕەکەی، ها کوڕم ڕزگارم کردی ئەو سێ کەلیمەیە بنووسە. بەڵام دکتۆر فوئاد وتی باوکە گیان چۆن من شیوان ئەنووسم؟ چۆن بوختان بۆ دایکم دەکەم؟ مەگەر دایکم ئەمن ئەمن کوڕی تورکم یان کوردم؟ مەگەر دایکم لەگەڵ تورک ڕایبواردووە یان لەگەڵ تۆ ڕایبواردووە؟ بوختان بە دایکم ناکەم، شتی ئاواش نانووسم و بڕۆ وەرەقەکە بەرەوە و ئەوە بکە لە سێدارەدا. ئەوە مەوقیفە ئیماندارانی بەڕێز و خۆشەویست، مەوقیفی ئیمانییە، دەی لە کاتێکدا خەڵکانێک دەبینین ئێستا هەم معامەلە و بازرگانی دەکەن بە ناوی دینەوە، بازرگانی دەکەن بە ناوی کوردایەتییەوە، بە ناوی شۆڕش و خەباتەوە موزایەدات دەکەن، لە جیاتی ئەوەی خزمەت بکەن، بەڵام هەڵوێستی ئیمانی ئاواشمان بۆ دروست بووە کە ئەم ڕووداوە لە ساڵی نۆ سەد و بیست و پێنج ڕووی داوە کاتی خۆی. بەڵێ ئیمانداران ئەوە مەوقیفە جوانە لە کوێ کە دەبێ هەتا هەتایە باسی بکەین، ئەو بازرگانی کردنەی خەڵکانێک لە کوێ کە هەر بە زیندوویی دوای ئەوەی کە پێش ئەوەی بشمرن مێژوو نەفرەتیان لێ دەکا و هەروەها لەناو کوردی خۆماندا مەوقیفی زۆر هەبووە سید ئیبراهیمی بەرزنجی لە کوێ ژیاوە زۆریان پێ گوتووە قوربان دە لەگەڵ حکومەت بگونجێ و ڕێکەوە و باوەکالەتێکت بۆ بکەینەوە و هیچ کە ئەم گرتن و بردن و کێشمە کێشمە نەمێنێ ئەویش لە وەڵامیاندا وتویەتی، ئەو نانە ناخۆم بەدەست نا مەرد بێ نانی خۆم دەخۆم با ڕەق وەک بەرد بێ ڕێگە دەگۆڕم گەر نا مەرد پرد بێ تووشم بە تووشی سەد شێو و هەرد بێ. بۆیە ئیماندارانی بەڕێز و خۆشەویست زۆر زۆر گرنگە ئینسان مەوقیفی هەبێت، زۆر گرنگە ئینسان مەوقیفی ئیمانی هەبێت چونکە بەڕاستی مەوقیفە ئینسان دروست دەکات ئەوە مەوقیفە کە شاعیرەکە دەڵێ لە سایەی عیزەتی نەفسم سەر شۆڕ ناکەم بۆ هیچ کەسێ سەرم بەرزە کە نایەڵێ دەمم بەرم بۆ هیچ دەسێ ئەی خەڵکانێک هەیە بۆ پارە خەڵکانێک هەیە بۆ هەندێک شتی دونیا دەستی هەموو کەس ماچ دەکا لە خزمەت هەموو کەسدایە گوێ ناداتێ حەڵام بێ حەڵاڵ بێ حەرام بێ لەگەڵ زاڵمان دەکەوێ بۆیە بەڕاستی ئەو بێ مەوقیفیەیە کە وای کردووە لەم ڕۆژگارەدا خەڵکانێکی زۆر زەلیل بووە ئەوەتا دەبینی ناحەق دەبینی لەم ڕۆژگارەدا حەق زەلیلە و ناحەق زاڵە درۆش شیرینە و قسەی حەق تاڵە خەڵک بە عام ئیدیعای ئەوە دەکات، دەڵێ وەڵا ئێمە لەگەڵ حەقین، حەقمان دەوێ، ئازادی، مافی مرۆڤ، یەکسانی، دیموکراسی، بەڵام عەمەل و کردەوەکەی شتێ شکەیە، ئەو خەڵکە هەموو وابوون بە حەقە، کەچی قسەی حەق لە لایان ڕەقە، هەر حەقە و لە ژێر ناحەق ئەنخێنێ، هیچ کەس ناوێرێ ناوی حەق بێنێ، ئەو بێ مەوقیفیەیە کەوا پەنجا و حەوت دەوڵەتی ئیسلامی هەیە، بەڵام موسڵمانان زەلیلن، زیاتر لە بیست و دوو دەوڵەتی عەرەبی هەیە، بەناو ئیسلامن و خەڵکەکەیان موسڵمانە بەرام سەرکردەکانیان پاشکۆن و تەسلیمی نەیاران بوون بۆیە ئێستا ملیار و نیوێک موسڵمان هەیە بەڵام ناتوانن پارێزگاری تەنها لە یەک مزگەوت بکەن کە مزگەوتی قودسە لە فەلەستین کە قیبلەی هەموو موسڵمانانە ئەوە ئەو پەڕی زەلیلیە لە کاتێکدا خەڵکەکە موسڵمانە بەڵام سیستەمەکە دوورە لە ئیسلام ئەو پەڕی و پرۆگرامەی کە هەیانە پەیوەندی بە ئیمانەوە نیە. دەی باشە ئێستا ئێمە چی بکەین بۆ ئەوەی کەوا ببین بە خاوەنی مەوقیف، بۆ ئەوەی کەوا مەوقیف و هەڵوێستی جوانمان هەبێت، یەکەمیان دەبێت لە خۆمان دەست پێ بکەین، ان اللە لا یغیر ما بقوم حتی یغیروا ما بانفسهم، ئی خوای گەورە هیچ حاڵی هیچ کۆن و کۆمەڵێک ناگۆڕێ هەتا خۆیان نەگۆڕن، دەبێت لە خۆمانەوە دەست پێ بکەین، دوو، نیەتەکانمان چاک کەین، انما الاعمال بالنیات، هەموو عەمەلەکانمان، کردەوەکانمان، بە پێی نیەت خوا لێمان وەردەگرێ. بەخوای کارو کردەوەی زۆر بچوک ئەبێ نیەتی چاکی لەگەڵ بێت زۆر گەورە دەبێت کارو کردەوەی زۆر گەورە ئەبێ نێتەکە خراپ و بچوک دەبێتەوە مزگەوتێک دروست کە بە سەد دەفتەر بەڵام نێتت بۆ خوا نەبێت هیچت پێ ناڕێ بەڕاستی نیەت زۆر زۆر گرنگە سێمینیشیان پێوەرەکان دەبێ بە تەرازوی ئیسلام بێت دەبێ بە تەرازوی قورئان و سوننەت بێت هەر شتێک ئیسلام هەر شتێک شەریعەت بە خراپی زانی ئەوە خراپە ئەگەر هەموو خەڵکی سەر زەوی بە چاک بزانێت وە هەروەها ئیمانداران ئینسان بە هەڵوێستەکانی نەوعیەت و کەسایەتی خۆی دەسەلمێنێت ئەو کاتە دەزانی تاکو ئەوە چ پیاوێکە وە ئەوەش بزانین کەوا الرجال یعرفون بالحق ولا یعرف الحق بالرجال حەق بە پیاو ناناسرێتەوە پیاو بە حەق دەناسرێتەوە چونکە بەڕاستی کەلیمەی ڕیجال لە قورئاندا کە هاتووە مەبەستی پێ مەردە، مەرد هەیە و نامەرد هەیە، خۆ هەموو پیاوێک بە ڕەگەز نێرە، بەڵام هەندێک پیاو شێرە، دلێرە، بوێرە، هەر بە عیزەت و سەرکەوتن فێرە، بۆیە هەموو پیاوێک مەرد نیە، هەموو پیاوێک ناتوانین بڵێین کەوا مەردە، چونکە ئێمە مەردمان هەیە و نامەردمان هەیە، بۆیە خوای گەورە لە قورئان دەفەرموێ، من المومنین ڕیجال، لەناو موسوڵماناندا کەڵە پیاوانێک هەڵدەکەون، کێن ئەو کەڵە پیاوانە کە خاوەنی مەوقیف و هەڵوێستن و ئەو وەعدەی کە لەگەڵ خوا داویانە دەیبەنە سەرێ؟ پاشان ئیمانداران مەوقیف و هەڵوێست بە شەهادە پیا پێوانە ناکرێ. مەوقیف و هەڵوێست بە پلەوپایە، بە دەوڵەمەندی، بە بنەماڵە، بە دروشم هەڵناسەنگێندرێ. دەبێ ئەوانە هاندەر بن بۆ کاروکردەوەی چاکە. تۆ بڵێ وەڵا مادام من لا سەیدم یان من مادام شێخم مادام حاجیم مادام مەلام مادام ئیسلامیم مادام ئەوەم ئەوەم دەبێ کردەوەی چاک بکەم. نابێ جگەرە بکێشم، ئارەق بخۆم، دەست دامێنم پیس بێ، خیانەت بکەم، دزی بکەم، نابێ لەگەڵ زاڵمان بم. دەبێ ئەو شتانە هاندەرت بن بۆ ئەوەی کەوا تۆ کردەوەی چاکە بکەی. ئەینا ئەوانە کە بە هەڵوێست بەوانە هەڵناسەنگێندرێت، خەڵکێکی زۆرمان بینیوە و ئەوانەشی هەیە و بەڵام تووشی ئینحیرافات بوو و لە ڕێ لایداوە، باشترین هەڵوێستیش ئەوەیە بۆ ڕەزابوونی خوا بێ و بۆ سوودی گشتی بێ، خیر الناس من ینفع الناس، دەی هەڵوێستی ئێمەی کوردیش ئیماندارانی بەڕێز و خۆشەویست، ئەوەیە کەوا هەڵوێستێکی ئیمانی بێ نەک هەڵوێستێکی شەیتانی بێ لەگەڵ گورجی گۆشتی بخۆین و لەگەڵ مەڕێ شینێ بکەین ئێمەی میللەتی کوردی موسڵمان دەبێ کار و کردەوەکانمان کوردایەتیمان لە چوارچێوەی شەریعەتی ئیسلامدا بێ کە بۆ ئێمە هەوێنە مەنجەڵە شیرەکە ئەگەر تۆزێ هەوێنی تینەکەی نامێ کۆمەڵ نزیکەی سەد ساڵێک دەبێ هەموو ڕێبازە بێدینەکانمان تاقی کردەوە ئەوەتا بە هیچ نەگەیشتین بۆیە پێویستە ئیسلام و ئیمان بکەینە هەوێنی کارەکانمان بۆ ئەوەی لە دونیایادا کارەکانمان سەر بگرێ و لە قیامەتێش بەر بگرێ و پاشانیش داوا دەکەین لە سەرکردەکانمان سەرکردە سیاسیەکانمان و پێیان دەڵێین با ئەوانیش بەس بێ ململانێی سیاسی و دژایەتی و ئەجندای دەرەکی و بێگانە پەرستی با چاو لە سەڵاحەدینی ئەیوبی بکەن، چاو لە قازی محەمەد بکەن، چاو لە شێخ سەعیدی پیران بکەن کە هەتا هەتایە ئەوانە ئێمە دەبێ باسیان بکەین و شانازییان پێوە دەکەین و مێژوو ناوەکانی تۆمار کردووە، چونکە هەروەکو لە دەست ئەوان چوو لە دەست ئێوەش دەچێت و کەس تا سەر لەسەر ئەو کورسییە نابێت. ئازا ئەو کەسەیە بە هەڵوێستی جوانمێرانەی خۆی بتوانێ لە دڵی خەڵکدا بێ نەک لە بەر چاوی خەڵک بێ و لە لاپەڕەکانی مێژوودا بە کەسێکی نیشتیمانپەروەر و ئیماندار و چاک ناوی تۆمار بکرێ نەک بە دیکتاتۆر و بە خیانەت و گەندەڵییەکان پەنا بە خوا دوو بارە و سێ بارە لە خوای گەورە دەپاڕێینەوە. بە ڕەحمەت بڕێژی بەسەر ئەو ئاگرەدا کە بۆیان کردوینەوە خوایە لە فیتنە بمان پارێزی یا ڕەب العالمین یا ڕەبی خوایە خەڵکانێکی زۆر داوای دوعای خێرمان لێ دەکەن نەخۆشیان هەیە خوا شیفا بۆ نەخۆشەکانیان بنێری بە تایبەتی ئەوانەی داوای دوعای خێریان کردووە خوایە هەڵوێستەکانی ئێمەش جوان کە یا ڕەب العالمین خوا لەم فیتنەی ئاخیر زمانە ئیمانەکەمان سەلامەت کەی ادعوا الله وانتم موقنون